بەناوی خودای بەخشندە و میهرەبان ئایا هەواڵ و دەنگ و باسی ڕۆژی قیامەتت پێگەیشتووە ڕۆژێکە سەختیەکەی هەموو کەسێک داگیر دەکات لەو ڕۆژەدا چەند ڕوخسارانێک خەجاڵەت و ڕنگ زەرد و شەرمەزار و زەبونن هەریەک لە خاوەنی ئەو ڕوخسارانە ئیشکەرێکی شەکەت و ماندوون بۆ بەدەستهێنانی دنیای دوور لە ئیمان دەچنە ناو ئاگرێکی سوتێنەرەوە کە دەستەکە لە ناو نابات بۆ ئەوەی هەر لە سزادا بمێنێتەوە لە سەرچاوەیەکی لە کوڵ و زۆر گەرم خواردنەوەی دەدرێتێ هیچ خۆراکیشیان نییە تەنها لە دڕکێکی وشک و تفت و تاڵە جۆرە ڕوەکێکی بیابانە بەتەڕی تەنها وشتر دەیخوات بە وشی وشتریش نایخوات نە ئەوەیە گۆشتی پێ بگرن و پێی قەڵەو ببن نە ئەوەشە پێی تێر ببن لەولاشەوە ڕوخسارانێکی تر ناسک و ڕووخۆش و گەشاوە و ڕووناکن لە هەوڵ و کۆششەکانیان بۆ بەدەستهێنانی ڕەزامەندی خوددا لە دنیادا ڕازی و ئاسوودەن لە بەهشتێکی بەرز و بڵندا ژیان دەبەنە سەر لەو شوێنەدا قسە و گفتارێکی ناخۆش و نابەجێ نابیستن لەو بەهشتەدا کانی و سەرچاوە و تاڤگەی ڕەوانی تێدایە هەروەها چوارپای نووسن و سیسەم و جێگەی حەوانەوەی بەرز و بڵند کراوەی لێیە لە نزیگە و بەختەوەرانەوە لە هەر کوێدا بن کوپ و سوراحی و پەرداغی جوان و ڕازاوە و نەخشین دانراوە هەروەها پشتی و سەرین و پاڵپشتی جوان و ڕازاوەی تێدایە کە بە ڕێک و پێچی ڕیز کراون فەرش و ئۆرتە و ڕایەخی قەشەنگ و نەخشینی تێدا ڕاخراوە هەموو کۆشک و تەلار و ڤێلاکانی پێ ڕازێنراوەتەوە اینجا خدای دروستکار لە ڕوانگەی هەندێک دروستکراوانیەوە دەیەوێت بێ باوەڕان دابچڵەچێنێت بۆیە دەفەرموێت ئایا ئەوە سەرنجی وشتر نادەن چۆن دروست کراوە قەبارەی ملی درێژی قاسە درێژەکانی کە بە سمێکی ئیسفنجی کۆتایی هاتووە ئینجا خۆگرتنی لەسەر برسێتی و توێنیەتی ئایا سەرنجی ئاسمان نادەن چۆن بەرز کراوەتەوە ئەو هەموو ئەستێرە و کاکەشان و هەسارە بێشمارە دەورەی زەوی داوە لە بڵندیەوە ڕاگیراون ئەی سەرنجی کێوەکان نادەن چۆن داکوتراون و دامەزرێنراون ڕەجیان چووە بەناخی زەویدا ئەی سەرنجی دەشتەکانی زەوی نادەن چۆن تەخت کراوە لەبار هێنراوە بۆ کشتتوکاڵ و ڕێگەوبان و ژیان کەواتە تۆ ئەی پێغەمبەر ئەم شتانە بخەرەوە یادیان و ئامۆژگاریان بکە بەڕاستی تۆ هەر یاد خەرەوەیت هیچ دەسەڵاتێکت نییە بەسەر دڵ و دەروونیاندا تا بە زۆر باوەڕداریان بکەیت بەڵام ئەو کەسەی کە پشتی هەڵکردووە و کوفری هەڵبژاردووە ئەوە خدا سزا و تۆڵەیەکی زۆر سەخت و بە ئازار و بێ سنووریان لێدەچێنێ بێگومان ئەوانە گەڕانەوەیان هەر بۆ لای ئێمەیە بیانەوێت و نەیانەوێت لەوە دواش بەڕاستی حساب و لێپرسینەوە و دادگاییان لەسەر ئێمەیە.